سەلەفی ساڵحی ئێمە سەحابە لە مەسئولیەت و لە کورسی و مەنسەب ڕایانەکرد بەڵام ئەمڕۆ بانگەشەی بۆ ئەکرێت هەمووی بۆچی بۆ حوتامی دنیا بۆ پارە و بۆ مەنسەب بەڵام پێشینی ئێمە وا نەبوون ڕایانەکرد ئەو جا پێغەمەری خوا صلی الله عليه وسلم فەرمووی من استعملناه على عمل فليجئ بقليله وكثيره بۆیە هەر کەسێکمان ڕاسپارد بۆ ئیشێک بۆ کارێک کردمان بە موەزەف ناردمان بۆ شوێنێک ئەوەی ورد و گەورەی ئەبێ بێنێتە بن دەستمان ئەبێ بیبینین ئەجینا وانەبێت مەیکە و مەسوولیەتە بڕۆ لە بازاریش کەی حەماڵیش کەی وەڵاهی باشترە کۆڵی خۆت قورس مەکە بە ڕۆژی قیامەت